بەناوی خودای بەخشندە و میهرەبان. ئەی ئەو کەسەی خۆت داپۆشیوە، ئەی محەممەد، شەو هەستە نوێژ بکە مەگەر کەمێکی نەبێ، نیوەی یا کەمتر لە نیوەی لێ کەم بکەرەوە، یاخود زیاتری بکە و دەوری قورئان بکەرەوە بە وردی و لەسەرخۆ، چونکە بەڕاستی ئێمە فەرموودە و گوفتارێکی سەنگین دادەبەزێنینە سەرت کە بەهۆیەوە بەرنگاری ئەرک و زەحمەتی زۆر دەبیت بەڕاستی خۆپێگەیاندن لە شەودا قورسترە لە ڕووی کردار و باشترە لە ڕووی گوفتارەوە تۆ بۆت هەیە لە ڕۆژدا هەوڵ بدەیت بانگەواز بکەیت و بگەڕێیت کۆششی زۆر بکەیت تۆ هەمیشە باناوی پەروەردگارت وێردی سەر زارت بێت بە دڵسۆزی و ملکەچییەوە ڕووی تێ بکە. ئەو زاتەی کە تۆی ڕەوانە کردووە، خاوەن و پەروەردگاری ڕۆژهەڵات و ڕۆژئاوایە، جگە لەو هیچ خودایەکی تر نییە فەرمانی بەدەست بێت، کەواتە هەر ئەو بکە بە پشتیوانی خۆت و داوای یارمەتی هەر لەو بکە. لە بەرامبەر گوفتاری ناڕەوای خودانەناسانەوە هەردەم خۆڕاگر بە و بە شێوازێکی جوان بەجێیان بهێڵە. واز بهێنە لە من و لەو خاوەن ناز و نیعمەتانەی کە ئایینی من بە درۆ دەزانن، تۆ کەمێک مۆڵەتیان بدە، بەڕاستی ئێمە کۆت و زنجیر و دۆزەخمان ئامادە کردووە بۆ ئەو جۆرە تاوانبارانە. هەروەها خۆراکێک کە لە گەروو دەگیرێت سەرەڕای سزای بە ئێش و ئازار. لە ڕۆژێکدا کە زەوی و کێوەکان دێنە لەرزە، سەرەنجام کێوەکان ورد و خاش دەبن وەکوو تەپۆڵکەی لمیان لێ دێ. خۆ بەڕاستی ئێمە پێغەمبەرێکمان بۆ ڕەوانە کردوون کە بووەتە شایەت بەسەرتانەوە هەر وەکوو چۆن بۆ لای فیرعەونیش پێغەمبەرێکمان ڕەوانە کرد. جا فیرعەون یاخی بوو لەو پێغەمبەرە، ئێمەش بە توندی پێچامانەوە و بەڵایەکی گەورەمان بەسەر هێنا. ئەگەر ئێوە لەسەر یاخیبوونتان بەردەوام بن، جا چۆن خۆتان دەپارێزن لە ڕۆژێک کە منداڵ پیر دەکات و سەری سپی دەبێت ئەو ڕۆژە ئاسمان بە هەموو ئەستێرە و هەسارەکانیەوە لەت و پەت دەبێت بێگومان ئەو بەڵێنە هەر دێتە دی بەڕاستی ئەم سوورەتەش یادخەرەوەیە و ئامۆژگاریە بۆ ئەو کەسەی دەیەوێت ڕێگە بەرە و پەروەردگاری بگرێتە بەر بەڕاستی و پەروەردگارە چاک دەزانێت کە تۆ نزیکەی دوو بەشی شەو یاخود نیوەی یا سێ یەکی هەڵدەستیت و شەو نوێژ دەکەیت هەروەها هەندێک لەوانەی کە لەگەڵتدان خدا ئەندازەی شەو و ڕۆژ دیاری دەکات خدا زانیویەتی کە ئێوە هەرگیز نازانن دیاری بکەن و ئاماری بکەن ئەگەر ئەو نەیکردایە لەبەرەوە تەوبەی لێوەرگتن جا چەندتان توانی و چۆنتان بۆ لوا لە شەو نوێژ و لە کاتی تردا قورآن بخوێن و دەوری بکەنەوە چونکە ئەو خودایە مێهرەبانە و دەزانێت لەوانەیە کەسانێکتان لێ نەخۆش بکەوێت و کەسانی تریش ببن لە زەویدا بگەڕێن بە شوێن بازرگانی و فەزلی خوددادا و کەسانی تر لە داهاتوودا بجەنگن بۆ لابردنی کۆسپەکانی سەرڕێی دینی خوددا و بۆ بەدەستهێنانی ڕەزامەندی ئەو کەواتە چەندەتان بۆ کرا ئەوەندە قورآن بخوێن و نوێژەکانتان بە چاچی ئەنجام بدەن و زەکاتیش بەو شێوەیەی دیاری کراوە بیدەن و قەرز بە شێوەیەکی جوان بە خودا بدەن ئەوەی بۆ خودا ببەخشرێت خدای گەورە بە قەرزێکی دادەنێت کە بە زاتی خۆی درابێت هەر دەست پێشکەریەکی چاکە بکەن بۆ خۆتان سبەی دەیبینەوە لە لای خوددا دەستان دەکەوێتەوە بە باشتر و پاداشتی گەورەتر داوای لێخۆشبوون هەر لە خودا بکەن و دڵنیابن ئەو خودایە لێخۆشبوو و میهرەبانە.